هەروەها ئەو موسڵمانانە ڕزگار بوون کە ئەگەر ئەمانەتێکیان لادانرابێ و گفت و پەیمانێکیان دابێ ئاگەداری بکەن و دەستپیسی لە ئەمانەتەکەدا نەکەن و گفت و پەیمانەکە نەشکێنن. والذین هم علی صلواتهم یحافظون ئەوجا گۆشتمان کردە بەری ئێسقانەکە، ئەوجا کردمان بە دروستکراوێکی تر کە ئەو مناڵەیە لە منداڵدانی دایکی دێتە دەرەوە و لە دایکەبێ، ماشەڵڵا چەند گەورە و پیرۆزە خوا کە جوانترین دروستکەرێکە بە خەیاڵی ئادەمیزادا بێت. ثم انکم بعد ذلک لمیتون. ئێمە بە ئەندازەیەک کە بۆ ڕواندنی گژوگیا و دارودرەخت و ژیاندنی هەموو گیانداران پێویست بێ، ئاوی باران و بەفرمان لە ئاسمانەوە ڕشتۆتە سەر زەوی و لەوێ جێگیرمان کردووە لە شێوەی دەریا و ڕووبار و چەم و جۆگا و کانیاودا و ئەیشتوانین ئەو ئاوانە لابەرین. بەڕاستی هەیە بۆ ئێوە ئەی نەوەی ئادەمیزاد پەند و ئامۆژگاری لە ئاژەڵ و وشتر و ڕەشەوڵاخدا کە باوەڕ بە خوا و بە نیعمەتی خوا بکەن ئەوەتا شیری ناوسکیانتان دەرخوارد دەدەین بیخۆنەوە و سوودی زۆریان تیایە بۆتان وەک جووت پێکردن و بار پێ بردنی هەندیکیان و پێست و خوری هەندیکی تریان و لێیشیان ئەخۆن کە ئەوەتا سەریان ئەبڕن و گۆشتەکەیان ئەخۆن جا کۆمەڵەی پیاوە گەورەکانی قەومەکەی کە کافر بوون وتیان، ئەم نوحە لە بنیادەمێکی وەک ئێوە بەولاوە نییە، ئەیەوێ خۆی بەم ئیدیعای پێغەمبەریەتیەی بەسەر ئێوەوە گەورە بکا، ئەگەر خوا بیویستایە پێغەمبەرێ بنێرێتە سەرتان فریشتەیەکی بە پێغەمبەری ئەناردە سەرتان نەک بنیادەمێکی وەک نوح، ئێمە شتی وامان لە باوک و باپیرانی پێشووی خۆمانەوە نەبیستووە کە نوح ناوێ خوا بە پێغەمبەری ئەینێرێتە سەرمان. قال رب انصرنی بما کذبون نوحیش کە ئەم قسانەی لە کافرەکانی قەومەکەی بیست لە خوا پاڕایەوە و وتی خوایە کۆمەکم کە و یارمەتیم بدە بەرامبەر بەم قەومەم کە بە درۆزنیان دانام جا کاتێ کە فەرمانی ئێمە هات کە سواری کەشتیەکە ببێ و تۆفانەکە گەیشتە ڕاددەیەک تەنوری نان کردن ئاوی لێ هەڵقوڵێ لە هەر نێر و مێیەک لە گیانداران دوانی تێبخە و ماڵ و مناڵی خۆیشتی تێبخە ئەوانەیان نەبێ کە پێشتر فەرمانی خنکانیان دەرچووە و لەبارەی ستەمکارانی گۆ بۆ فەرمانی خوا شل نەکردووەوە هیچ مال لەگەڵ مەڵێ و تکا بۆ کەسیان مەکە ئەوانە بێگومان لە ئاوا نوقمەکرێن. جا کۆمەڵەی گەورە گەورانی قەومەکەی لەوانەی کە کافر بوون و دیداری ڕۆژی قیامەتیان بەلاوە درۆ بوو لە ژیانی دونیادا ناز و نیعمەتی زۆرمان دابوونێ وتیان ئەم کابرا کە ئیدیعای پێغەمبەرایەتی ئەکا لە مرۆیەکی وەک ئێوە خۆتان بەو لاوە نییە ئێوە چی ئەخۆن ئەویش لەوە ئەخوا و چی ئەخۆنەوە ئەویش هەر لەوە ئەخواتەوە. جا پاش بەرباد کردنی ئەوان چەند وەچەیەکی تری ئادەمیزادی غەیری ئەوانمان دروست کرد. ما تسبق من امة اجلها وما یستاخرون. هیچ ئوممەتێ پێشی ئاکامی دیاری کراو بۆ بڕانەوەی خۆی ناکەوێ و لێیشی دوا ناکەوێ، واتە هەر کەسێ بەو ئاکامەی خۆی ئەمرێ کە بۆی دەستنیشان کراوە. جا ئەنجامیان وابوو لەوانەبوون کە فەوتێنران. ولقد آتینا موسی الکتاب لعلهم یهتدون. ئێمە بەڕاستی کتێبی تەوراتمان دا بە موسا، بەڵکو ئەمە خوایە قەومەکەی بێنە سەر ڕێی خواناسی. ئەم ئوممەتانەیش کە ئێوە هاتوونەتە سەریان و ئەوانیش باوەڕیان بە ئێوە کردووە، هەموو یەک ئوممەتن و ئایین و باوەڕیان یەک ئایین و باوەڕە کە خوا بە تاک و تەنیا دانانە و منیش خوای ئێوەم، کەواتە خۆتانم لێ بپارێزن و ملپێچی لە فەرمانەکانم مەکەن. فتقطعوا یا ئەڵێن ڕەگێکی شێتی پێوەیە بۆیە گوێ لە قسەی ناگرن، نەخێر هیچ کام لەوانە نییە و ئەو شتی ڕاست و دروستی لای خواوە بۆ هێناون، بەڵام ئەوان بەشی زۆریان خۆشیان لە ڕاستی نایە بۆیە بە گوێی ناکەن. ولو اتبع الحق اهواءهم لفسدت السماوات والارض ومن فيهن بل اتیناهم بذکرهم فهم عن ذکرهم معرضون ئەگەر حەق و ڕاستی شوێن ئارەزووی ئەوان بکەوتایە و هەرچی ئەوان ئارەزوویان لێ بوایە حەق و ڕاستی بوایە ئاسمانەکان و زەوی و چیان تیایە هەموو تێکەچوون بەڵام مەسەلەکە ئەوەیە ئێمە ئەو پەند و ئامۆژگاریەمان هێنانە سەر کە بێداریان ئەکاتەوە و دیسان خوا ئەو خوایە گیانتان ئەکا بە بەراو ئەتان مرێنێ و بە دوویەکا هاتنی شەو و ڕۆژ بە دەستی خۆیەتی دەسا بۆ بیر ناکەنەوە و عەقڵ ناگرن و نافامن تا بزانن خوای شایانی پەرستن هەر ئەوە و هاوبەشی نیە. بل قالو مثل ما قال الاولون. بەڵکو ئەمانیش هەر هەمان جۆرە شتیان وت کە باوک و باپیرە پێشینەکانیان ئەیان وت. تۆ پێیان بڵێ، سەر زەوی و هەر کەسی تیایە هی کێن ئەگەر ئێوە ئەزانن؟ سیقولون للە قل ئەفەلا تذکرون ئەڵێن هی خوان، دەی بڵێ، ئەوە ئێوە بیر ناکەنەوە تا بزانن ئەو خوایەی کەوا سەر زەوی و هەرچی تیایەتی دروستی کردووە، ئەتوانێ مردووی ڕزیویش دروست و زیندوو بکاتەوە. بڵێ کێ تەسەڕوف کردن لە هەموو شتێکا بەدەس ئەوە و ئەتوانێ پەنای داماوان بدا و کەس نیە بتوانێ پەنای یەکێ بدا لە دەس ئەو ئەگەر بەڕاستی شتەزانن؟ سیقولون للە قل فانا تسحرون. خوا مناڵی بۆ خۆی ڕانەگرتووە چونکە کەسی لە وێنە نییە و هیچ خوایەکی لە خۆی بەولاوەیشی لەگەڵ نەبووە و نییە ئەگەر خوایەکی کەی لەگەڵ بوایە و هاوبەشی هەبوایە هەر خوایەک لە خوایەکان بەشە دروستکراوی خۆی ئەبر بۆ خۆی ئەبوو بە شەڕیان و ئەچوون بە گژی یەکدا و هەندێکیان زاڵ ئەبوون بەسەر هەندێکیانا خودا پاک و دوورە لەو قسە پڕوپوچانەی ئەو هاوبەش بۆ خوا دانرانە ئەیانڵێن و دێن بە دەمیانا خوایە مەمخەرە ناو تاقمی ستەمکارەکان و مەمکە بە هاوبەشی سزاکەیان. وإنا على أن نريك ما نعدهم لقادرون ئێمە توانای ئەوەمان هەیە ئەوەت پیشان بدەین کە هەڕەشەمان لە هاوبەش بۆ خوادانەرەکان پێکردووە ادفع بالتی هی احسن السیئە نحن اعلم بما یصفون تۆ خراپەی ئەو کافرانە بە کردار و گوفتاری چاک لابدە و بەر لێ بگرە ئێمە لە تۆ چاکتر ئەزانین ئەوان چی ئەڵێن و خۆمان ئەزانین ئەگەر بمانەوێ چۆنیان سزا ئەدەین بە هیوای ئەوەی کردەوەیەکی چاک بکەم لەگەڵ ئەو باوەڕەدا کە کاتی خۆی تەرکم کردبوو، واتە باوەڕ بە خوای تەنیا و بێ هاوبەش بکەم و کردەوەی چاکیش لەگەڵ باوەڕەکەم بکەم؟ نەخێر، ئەمە نابێ و ئەم قسەی ئێستە ئەیکا قسەیەکی ڕووتە ئەیڵێ و بە دەمیا دێ و بە ڕاستی نییە و ئەگەر بگێڕرێتەوە بۆ ژیان هەر لە سەر پێودانەکەی جارانی ئەڕوا و ئەمانە عالەمێکی بەرزەخی نێوان مەرگ و زیندوو کردنەوەیان لە پێشە مەسەلەکە بەڕاستی ئەوەیە وەختی خۆی تاقمێ بەندەی من هەبوون ڕوویان تێکردم و ئەیان وت خوایە ئێمە باوەڕمان بە تۆ کردووە سا تۆیش لە گوناهمان خۆش ببە و ڕەحممان پێ بکە و تۆ چاکترین ڕەحمکەرێکی فاتخذتموهم سخریا حتی اني جزیتهم الیوم بما صبروا انهم هم الفائزون ئەمڕۆ وا من جەزای ئەوانم دایەوە بەرامبەر بە خۆڕاگرتن و بوردەباریان کە ئەو گشتە سوکی پێکردنەی ئێوەیان تەحەمول کرد و جەزاکەیشیان ئەوەیە کە بە خێر و خۆشی هەمیشە گەشتوون لە بەهەشتا و ئەوان بردویانەتەوە هەر کەسێ لەگەڵ بانگ و هاوار کردنە خوادا بانگ و هاوار بکاتە خوایەکی تر کە هیچ بەڵگەیەکیشی بە دەستەوە نیە کەوا ئەو خوایە بەڕاستی خوایە جەزای ئەو کەسە لای پەروەردگاری خۆیەتی و بەڕاستی کافران ڕزگار نابن. وقل رب اغفر وارحم وأنت خير الراحمين جا بڵێ، خوایە لێم خۆشببە و ڕەحمم پێ بکە، تۆ چاکترینی هەموو خاوەن ڕەحمەکانی. جوندوبی کوڕی عەبدوڵڵا ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت دەڵێ، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، ئەوەندە قورئان بخوێنن کە دڵتان لەسەریەتی، بەڵام کە بێتاقەت بوون یان قورئان خوێندنەکەتان سەری کێشا بۆ ناکۆکی و دووبەرەکی، ئیتر هەستن ئەو کۆڕە چۆڵ بکەن و وازی لێ بهێنن.